شەهرەزاد گێڕایەوە زیرەکە وتی کوڕەی کرێکار و خزمەتکاری داماو کە گەشتە نێو ئەو کۆشک و تەلارانە سریان کرد سوپایەک سەربازیان بینی کە لە نێوانیاندا پاشای مەملەکەت بوو چەندین پاڵەوانی سەربازی بە دەورەوە بوو بەرەو ڕووم هاتن کوڕە سەیری کرد پاشا لە پشتی ئەسپەکەی هاتە خوارەوە لاوەکەوتی منیش ناچار دابەزیم کە پێک گەشتین باوەشی پیاکردم و ماچی کردم منیش کەوتمە ماچکردنی ئەمجا وتی، فەرموو، تۆ میوانی منی. ئێمە ڕۆیشتین، پاڵەوانان، سەربازان، پێ بە پێی ئێمە ئەڕۆیشتن تاکوو گەیشتینە کۆشک، دابەزین و خۆمان کرد بە ژووردا. دەستی کوڕە بە دەستی پاشاوە بوو، ئەمجا لەسەر کورسییەکی زێڕین دایان نا. پاشا ڕووپۆشی لەسەر دەموچاوی لادا، کوڕە سەری لە جوانی ئەو کیژە سوڕما. پێی سەیر بوو پاشا ئافرەتە. ئەمجا ڕووی کردە کوڕە وتی، ئەوە بزانە، ئەو هەموو سەربازە و ئەو لەشکرە زۆرە پڕچەکەی تۆ بینیت هەموویان ئافرەتن. یەک پیاوی تیا نییە. پیاوانی ئێمە لە کێڵگە کارەکەن، خێزان بەڕێوە ئەبەن، کۆشک و تەلار دروست ئەکەن، مەملەکەت ئاوەدان ئەکەنەوە. وەک ئەبینیت ژنان پارێزگاری لە نیشتیمانەکەن، دەوڵەت ئەبەن بەڕێوە. ئەمان لەم گفتوگۆیەدا بوون، وەزیرێک هاتە ژوورێ، کوڕە سەرنجی دا پیرێژنێکی بە هەیبەت و وریا بوو. پاشا فەرمانی پێ دا بڕوات قازی و شایەت ئامادە بکا. ئەمجا پاشا کەوتە دواندنی کوڕە و هەوڵی دا نامۆیی و شەرمی بیر بباتەوە تاکوو ڕووی بکرێتەوە. لە کوڕەی پرسی، ئەتەوێت مارم بکەی ببمە ژنت؟ کوڕە شەستاو کڕنووشی بۆ کیژە پاشا برد، ئەمجا وتی، من کۆیلەی تۆم کیژەش وتی ئەو هەموو وەزیر و لەشکر و سەربازانە لە پەزێرای تۆدان بە ئارەزوی خۆت فەرمان بدە کاری دەوڵەت بەڕێوەبەرە هەرچیەگەکەی بیکە ئەم جا دەستی ڕاکێشا بۆ دەرگایەک وتی تەنیا ئەو دەرگایە نەبێ کە نابێ بیکەیتەوە ئەوە بزانە کە کردەوە پەشیمانە بیتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێ نەوەتویەک مارەبڕە لە کوڕە و ئاهەنگ و زەماوەند سازدرا چەندین ڕۆژ خواردن لە کوچە و بازاڕدا پێشکەش کرا ماوەی حەوت ساڵ کوڕە بەختیارانە لەو وڵاتەدا ژیا دوایی بیری دەرگاکەی کەوتەوە کە ئاگادار کرابوو نەکا بیکاتەوە لە دڵی خۆی داوتی ڕەنگە هێندەی زێڕوزی و نەختینەی تێدا بێ کە زۆر گرنگ بێ بۆیە پێم ناڵێن بۆیە زۆر خەریکی دەرگاکە بوو کردیەوە سەیری کرد هەر ئەو هەڵۆی تایە کە کاتی خۆی هەڵی گرت و بردی بۆ دورگەکە و فڕێدا بۆیە وتی بەخێر نەیتەوە بەڵام لێتدا ئەم جاکەوتە ڕاکردن و بۆ ئەوەی دەرباز بێ لێی بەڵام هەڵۆ زەبەلاحەکە شوێنی کەوت و گرتی و فڕە ئاسمان دوای ساعتێک گەیاندیەوە ئەو شوێنەی کاتی خۆی فراندبووی دوو مانگ کوڕە گریا و بیری ژنەکەی کرد و خەمی لەو ژیانە پڕ کامەرانەی خۆی خوارد و چۆن ئەو هەموو سەڵتەنەتەی لە دەست دەرچوو شەوێکیان کە خەوی زڕابوو داڵغەی هەر لای ژنەکەی بوو گوێی لە دەنگ بوو ئەیوت هەیهوو زۆر سەختە جارێکی دی بەو بەختیاریەی پێشت بگەیتەوە بۆ خۆت هەر ئاخ و داخت بێت هەرچەند سێری ئەم لاو ئەو لای خۆی کرد کەسی نەبینی ئەمجا چووە ناو کۆشکی پیرەمێردان، بۆی دەرکەوت کە ئەم بەسەرهاتەی ئەمیان بەسەر هاتووە، بۆیە کۆڕی گریانیان ئەبەست، ئیدی لۆمەی نەکردن. لەو ڕۆژە و ئەو کوڕە پێکەنینی تەرک کرد و لەو خانوە دامایەوە تاکو مرد. دراوسێ ماڵی لە نێو گۆڕەکانی دە پیرەمێردەدا ناشتیان. ئەمجا وەزیرەکە وتی، هەمیشە پەلەکردن و بیرنەکردنەوە لە ئەنجامی کارەکان، پەشیمانی و پەژارەی بەدواوەیە هەر لەوێدا پاشاوتی ئەوە بڕیارمدا کوڕەکەم لە سێدارە نەدەم ڕۆژی شەشەم کە نیزەکە چوە لای پاشا و کڕنوشی برد ئەم جاوتی تۆ مافی من پێشێلەکەی ئێستا من بەسەرهاتی خزمەتکارێکی پیاوخراپت بۆ ئەجێڕمەوە ئەیسەلمێنم پیاوان مەکربازترن لە ژنان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێ دوو. شەهرەزاد گێڕایەوە، کەنیزەکە کەوتە گێڕانەوەی چیرۆکی خزمەتکارە پیاو خراپەکە تاکو بیسەلمێنێ کە پیاوان فێڵبازترن لە ژنان. وتی گەورەمە جێڕنەوەڵێن پیاو ماقوڵێک ڕۆژێکیان ئەچێتە مەزادخانەی کۆیلە فرۆشان ئەبینێ هەرزەکارێک ئەفرۆشن بەدڵی ئەبێت ئەیکڕێت و لەگەڵ خۆی ئەیباتەوە ئەیخاتە بەر دەستی ژنەکەی ماوەیەک بوو کۆیلەکە لایەن بوو ڕۆژێکیان پیاوەکە بە ژنەکەی وت ئەرێ ئەوە بۆ ناچی تەڕەز و باخکەمانەوە بای باڵت بدە و بۆ خۆت بحەوێرەوە ژنەکەی سوپاسەکە کۆیلەکە گوێی لەم گفتوگویان ئەبێ هەرشەو خواردن ئامادەکە چەند جۆرێکی میوە و کۆمەڵێک شیرینی و نقڵ بەو شەوە ئەو سێ جۆرە ئەگەێنێت تە ڕازەکە و هەر کۆمەڵە و لە ژێر درەختێکدا دائەنێ بۆ ڕۆژی دواتر ئەسب بۆ ژنی کابرا ئامادەکرێت ژنەش بەسەر پشتی ئەسپەکەوە بانگی کۆیلەکە کاتوەڵێ لەگەڵم وەرە دوای ماوەیە گەشت نەڕەزەکە لە کاتێکدا بە ناویدا پیاسیانە کرد قەلە ڕەشێک قیڕاندی کۆی لە کەژوتی ڕاز دەکەی ژنەکەوتی ئەو قەلە ڕەشە چی وت وا تۆ وتت بەڵێ ڕاست دەکەی کۆیلەکەش وتی خانمەکەم ئەوە ئەڵێ لە ژێر ئەو درەختەدا ئیشارەتی بۆ درەختێک کرد خواردن هەیە فەرمونون بچن بیخۆن ژنە بەرەو ئەو بندارە چوو کە سەیری کرد خواردنی لێە دانیشتن و تێریان خوارد ژنە سەری سوورما لەو کۆیلێ و بڕوای کرد کە ئەو کۆیلێ زمانی باڵندە زانێ ئەمجا دەستیان کردە گەڕان جارێکی دی قەلەڕەش قیڕاندی کۆیلەکەش وتی ڕاست دەکەی کە ژنە لێی پرسی وتی ئەڵێت لە بن ئەو دارەی تردا گۆزێک ئا و شەرابێکی کۆن هەیە بچن بیخۆنەوە ژنە بەرەو ئەو درەختە چوو سێری کرد گۆزە ئاوەکە و شەرابە کۆنەکەی لێە هێندەی تر کۆیلەکەی لە لامەزن بوو گومانی تیانەما کە ئەم کۆیلێ لە زمانی باڵندە زانێ دوای خواردنەوەیان دەستیان کردەوە بە گەڕان دوای ماوەیەکی تر دیسان قەلەڕەش قیڕاندیەوە. کۆیلەکەش وتیەوە ڕاست دەکەی. ژنەش کە لێی پرسی وتی دیسان ئەڵێ لە ژێر ئا ئەو درەختەدا شیرینی و نقڵ هەیە. بە هەمان شێوە ژنە بەرەو ئەو بن درەختە ڕۆیشت و دانیشتن و دەستیان کرد بە شیرینی و نقڵ خواردن. ئەمجا دەستیان کردەوە بە گەڕان بە نێو باخەکەدا دیسان قەلەڕەش قیڕاندیەوە کۆیلەکە بەردێکی هەڵگرت و گرتیا قەلەڕەش ژنەکە پرسی قەلەڕەش چی وت وا بەردی تێگری کۆی لە کەوتی هیچ نییە ژنەکەوتی تووسری خۆت چی وت کۆی لە کەوتی شەرمەکەم پێت بڵێم ژنەکە هێندەی تر حەزی کرد بزانێت چی وتووە بۆیە چەند جارێک پێیوت پێم بڵێ ئەویش ئەیوت ناڵێم دوایی سوێندیدا کۆی لەکەوتی ئەوەی ڕاستی بێ قە لە ڕژوتی کۆی لە کابڕۆ مێردی ئەم ژنە بکوژە و ژنەکەی مارە بکەرەوە منیش بۆیە بەردم تێگرت کە ژنە ئەوەی بیست هێندە پێکەنی بە پشدا کەوت تومەس مێردی ژنەکە لە دواوەیانە بانگی کۆیلەکەی کرد وتی ئەوە بۆچی ژنەکەم لەسەر پشت درێژ بۆ و ئەگری کۆیلە کەوتیەوە لەسەر ئەو درەختە کەوتە خوارەوە ئازاری زۆرە ماوەیەکە لەوێدا درێژ بووە تاکو بحەوێتەوە کە ژنەکە مێردەکەی بینی بە سەرسەریەوەیە دەستی کرد بە ناڵین و ئاخ و ئۆف وتی بڕوا ناکەم جارێکی دیبژیم ناچار مێردەکەی هاڕێکی بۆ هێنا کە دوو تای هەبوو خستە سەر پشتی ئەسپەکە و ژنەکەی خستە تایەکیان و کۆیلەکەش تایەکەی تری بەو شێوە بردیەوە ماڵ ئەمجا کەنی زەکرەوتی پاشاگیان ئەوەیە مەکربازی و فێڵبازی کە ئەو کۆی لە پیاوە کردوێتی ژن زۆر داماوە ئەمجا دەستی کردەگریان پاشایش کە ئەو کەنیزەکە خۆشەویستترین کەنیزەکەی بینی بڕیاری دایە کەنیزەکە کە کوڕەکەی بکوژێ شەهرەزاد وتی کە کەنیزەکە هاتە دەرەوە وەزیری شەشەم چووە ژوورەوە کڕنووشی بۆ پاشا برد وتی خوا پایەدارت بکا گەورەم ناڕەوا وەکو دووکەڵ وایە زوو ئەپووکێتەوە تۆیش پەلە مەکە لە بڕیارەکەتدا ئەوەش بزانە مەکری ژنان گاڵتەی پێ ناکرێ بیستمە ژنێک یەک مەکر و فێڵی لە پیاوانی دەوڵەت کردووە کە لە دنیادا وێنەی نەبووە پاشاوتی چۆن بووە وەزیر وتیە جێڕنەوە بازرگانێک کچێکی بووە پیاوێک ماری کردووە کە سەفری زۆر کردووە و هەر جارە مانگ و دوو مانگی پێچووە کچە بازرگان کوڕێکی هەرزەکاری بۆ زۆری خۆشویستووە ڕۆژێکیان کوڕی شەڕەکە لەگەڵ پیاوک پیاوەکە لای والی سکاڵایی لە دەزەکە والیش فەرمانەدا کوڕەکەی بند بکەن ژنە خۆی ئەگەێنێتە لای والی و دەردە دڵە کاتۆڵێ ئەو پیاوەی سکاڵای بۆ هێناویت گەلە کۆمەکەی لە کبراکەم کردووە شایەتی درۆیان لێداوە کەوالی سکاڵانامەی خوێندەوە تێگەیشت وتی وەرەوە ماڵی من دواتر براکەت ئەدەمەوە دەستت ژنەکەوتی کاری واناکەم من نامۆم بە ئێرە والی وتی کەوا بوو کوڕەکەت بەرنادەم ژنەکەوتی کە مەسلەکە ئەو کارە بێ تۆرە ماڵی من و ڕۆژەکە لە ماڵمدا بحەوێرەوە والی پرسی ماڵتان لەکوێیە ژنەکەوتی لە فلان گەڕەکە و فلان کۆڵان ژنە لای والی هاتە دەرەوە و چۆ لای قازی وتی قوربان بەوردی لە کێشەکەم بڕوانە خوا پاداشتی خێرت بداتەوە قازی وتی چێ غەدری لێکردووی ژنەکەوتی قوربان کەس غەدری لێ نەکردوم برایەکم هەیە والی لە زیندانی تون کردووە داواکەم تکا لە والی بکەیت تاکو براکەم لە زیندان ئازاد بکە قازی چاوێکی بە جوانی ژنەکەدا گێڕا ئەمجا وتی زۆر باشە تۆ بڕۆ بۆ ماڵی ئێمە و لە ناو ئافرەتەکاندا دانیشە تاکو ئەنێرم بۆ لای والی تاکو براکەت ئازاد بکە ئەگەر پێویستی بە پارەش بوو ئەوە خۆم ئەیدەم ژنە ژوتی تۆ قازیەکیت شەرواڵ پیسی بکەیت ئیدی گۆڕواایە سەرزەنشتی ڕەمەکی خەڵکەکە نەکرێ قازی وتی گەر ناچیتەوە بۆ ماڵی من هەر ئێستا بڕۆ بەڕێ خۆتەوە چاوەڕێی هیچ مەبە ژنە چاری نەما وتی تۆکە هەر لەسەر ئەو کارە قێزەونە سووریت تۆرە بۆ ماڵی من قازی پرسی ماڵتان لەکوێیە ژنەوتی لە فلان گەڕک و فلانە کۆڵان ئەم جارژوانی هەمان ڕۆژی هاتنی والی پێدا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو سکاڵای گرتنی براکەی کرد و پاڕایەوە کە کەسی نییە بەڵکو بۆی ئازاد بکا. وەزیرەش بە هەمان شێوە پێی وت، ئەمشەو لە ماڵی من بیت، ئەوە براکەت بۆ بەرەدەم، ئەگەر نا بڕۆ بە ڕێی خۆتەوە. ژنەش وتی، بەڵێ باشە، بەڵام ئەبێت تۆ بێیت بۆ ماڵی من. وەزیر پرسی، ماڵتان لە کوێیە؟ ژنە هەمان ناونیشانی ئەوانی تری پێ دا. ئەمجا ژوانی هەمان ڕۆژی پێ دا، ئەویشی بەجێ هێشت و چووە سەرای حوکمڕان و بەردەم پاشای مەملەکەت، کە سکاڵای خۆی بۆ کرد وتی نامۆم بەم شارە و بێکەسم و هەر ئەو برا گیراوەم هەیە پاشا مرقی لێ خۆش کردووتی ئەبێت شەوێک لە ماڵی خۆمان دابیت و لە باخەڵم دابی ژنە جوانکی لەکە سەرێکی بادا و بە هەمان شێوە ماڵی خۆی بە پاشاوت و ژوانی هەمان ڕۆژیدایە ئەمجا بەرەو لای دارتاشێک چوو کە چوە دوکانەکەی و سڵاوی لێکردووتی ئەمەوێت چوار سندوقی تەختەم بە درێژی باڵای زەلامێک بۆ دروست بکەی ئاخۆ هەر چواریان بایی چەندن دارتاش سەیری جوانی و نازداری ژنەکەی کردوتی بایی چوار دینارە خۆگەر شەوێک ئەم بیتەوە بۆ ماڵی خۆتان ئەوە پارەم مەدەرێ ژنە سەرێکی باداوتی زۆر باشە بەڵام بۆ ماڵی خۆتان ئاوا پارەم مەدەرێ ژنە سەرێکی بادایوتی زۆر باشە بەڵام ئەبێ سندوقەکان بکەیتە پێنج دانە ئەمجا بە هەمان شێوە ماڵەکەی خۆی پێ وت کە لە کوێیە هەمان ژوانی هاتنی پێدا کە پێنج سندوقەکە تەواو بوو حەماڵی بۆ گرتن و هەر پێنج سندوقەی بردەوە بۆ ماڵ لە هۆڵی دانیشتن سندوقەکانی دانا ئەمجا ناردی پێنج دەست بەرگی پیاوانی بۆ هات هەر یەکە و لە ڕەنگێک خۆشی بەرگی زۆر جوان و ڕازاوەی پۆشی و خۆی جوان کرد و خواردن و میوەی ئامادە کرد کە ئەو ڕۆژە هات ژنە چاوەڕێی کرد یەکەم کەس قازی بوو کە هاتە ماڵەوە ژنە کڕنوشی بۆ بردو بە خێری هێنا دوای کەمێک گوتی ئەوە بەرگی پاکم ئامادە کردووە خۆت بگۆڕە با بحەویتەوە ئەم کڵاوەش بکە سرت کە قازی بەرگەکەی لەبەر کرد کڵاوەکەی لەسەر کرد هێندەی زانی لە دەرگادرا قازی هاواری لە هەستاوتی ژنەکە تۆ بڵێ کێبێ لە دەرگایدا ژنەکەوتی ڕەنگە مێردەکەم بێ قازیوتی ئەی هاوار بۆ کوێ بچم چیم لێ ئەکەی؟ ژنەکە وتی، چارەم چی ئەبێت، بچیتە ئەم سندووقەی خوارەوەیان. قازی بە قسەی کرد و ژنەش قفلێکی لە دەرگای سندووقەکە دا. ئەمجا چوو و دەرگای کردەوە. سەیری کرد والییە. ژنە کە بینی کڕنووشی بۆ برد و بەخێری هێنا. ئەمجا فەرمووی لێ کرد. بردیە هۆڵی سندووقەکان. داینا ئەمجا کەوتە گفتوگۆ و بە هەمان شێوە پێی وت، ماڵ ماڵی خۆتە. ئەمڕۆ میوانی کەنیزەکی خۆتیت. لەبەر ئەوە جلوبەرگت دابکەنە و ئەم بەرگە سوورە لەبەرکە و ئەم کڵاوەش لەسەر بکە تاکو بحەویتەوە ئەم جاوتی ئەوەش کا غەز و قەڵم فەرمانی ئازادکردنی براکەمم بۆ بنووسە مۆری بکە با دڵم ئاو بخواتەوە و بێخەم بم والیژوتی بە چاوان ئەم جانووسی هەڵگری ئەم نامەیە گەیشتەلات براکەی بە ناوی فلانی کوڕی فلانە و لە بەندیخانە ئازادی بکە و هیچ پرسیاریش لە هەڵگری نامەکەمەکە و خێرا دەستی بدە بە دەستیەوە ئەی خەزێنەدار ژنە نامەکەی لێوەرگرت و هێندەی زانی لە دەرگای دەرەوە دراوالی ترسی لێ نیشت و پرسی ئاخۆ چێ بێ ژنەکە وتی ڕەنگە مێردەکەم بێ ئەم جاوالی وتی بۆ خاتری خوا چیم لەکەی ژنەوتی باشترین شدەوەی بچیتە ئەم سندوقی دووەمەوە ئەویش چاری نەبوو بە قسەی کرد ژنەش دەرگای سندووقەکەی بە قفڵ داخست ئەمانە ڕوویدا قازی لە ناو سندووق یەکەمدا هەمووی بیست ئەمجا کە ژنە چوە کردنەوەی دەرگای دەرەوە ڕوانی وەزیری بەڕێزە کڕنوشی بۆ بردووە هەمان شێوە هێنایە ژوورەوە و کەوتە پەزێرایکردنی وتی خوا ئەم سەردانانەمان لێ نەبڕێ ماڵەکەت ڕووناکردەوە ئەم جاوتی خۆت دابکەنە و ئەم بەرگە سوکەڵەیە لەبەرکە تاکو بحەوێتەوە بەرگە شینەکەی پێدا و کڵاوێکی سوور وتی گەورەم ئەمە بەرگی ڕابواردنە. بەدەم گفتوگۆ بەرگەکانی لەبەر وەزیر کرد، هێندەیان زانی لە دەروازەی دەرەوە درا، وەزیر پرسی ئاخۆ کێ بێ؟ ژنەکە وتی ڕەنگە مێردەکەم بێ. وەزیر کەوتە پاڕانە وتی چیم لێکەی؟ بمشارەوە. ژنە وتی چار نییە بچۆ ناو ئەم سندوقەوە تا مێردەکەم بەڕێکەم. دواتر دێم و دەرتەهێنم وەزیر لە ترسا چوە سندوقی سێمەوە و ژنەش دەرگاکەی قفڵدا ئەم جاچوو دەواازەی دەرەوەی کردەوە سەیری کرد پاشا خۆیەتی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ژنە دەرگای کردەوە کڕنوشی بۆ پاشا برد و فەرمووی لێکرد وتی هەنگاوێکی تۆ بەرەو ماڵم ناگۆڕمەوە بە سامانی دنیا ژنەوتی گوێت بێنە پێشەوە باشتێکت پێ بڵێم پاشاوتی چی ئەڵێی بڵێ ژنەوتی ئەو بەرگەم بۆ ئامادەکردووی لەبەری بکە جلوبەرگی پاشا هێندە بە نرخ و نایاب بوو بایی هزار دینارە بوو پاشا بێخەمانە قسەیە کرد بەدەم گۆڕینی جلوبەرگەکەیەوە کە ژنەکە بەدە درهم بۆی کڕی بوو هێندەیان زانی لە دەواازەی دەرەوە درا پاشاوتی کەی ئەمە کاتی سەردانە تۆ ئەچیت دەری بکەی یان خۆم بچم بە پاسەوانان بڵێم لە دەرەوە بە کوشتن بیکوژن ژنەوتی گەورم ئەوە چۆن ئەبێ ئاخر گەڕک هەمووی دێنە سەرمان پاشاوتی ئاخۆچێ بێ ژنەکە وتی ڕەنگە مێردەکەم بێ پاشا وتی ئەی چی لەم نەکەی ژنە وتی زۆر ئاسانە بچۆ ناو ئەم چوارەم سندوقەوە تاکو و زانایانە و بە زمانی شیرین بەڕێی ئەەکەم و دێمەوە خزمەتت گەورم پاشا وتی بەدڵی خۆت سەرکەوتە چوارەم سندوق و چوە ناوی ژنەش وەکو سندوقەکانی تر دەرگای سندوقی پاشایشی قفڵدا ئەمجا چوو دەواازەی دەرەوەی کردەوە سەیری کرد کابرای دارتاشە بەخێری هێنا و فەرمووی لێکرد بۆ هەمان هۆڵ کە سندوقەکانی لێە کەوتنە گفتوگۆ ژنەوتی کوڕی باش ئەو سندوقای پێنجەمە زۆر بچووکە وەکو ئەوانی تر نییە دارتاش سێرێکی کردوتی نانا هەمان پێوانەی سندوقەکانی تری هەیە ژنەوتی تۆ زۆر سێری ئەی من پێم نەوتیت بە هێندەی قەبارەی مرۆڤێک بێ دارتا ژووتی ئەوە بەڕاستە ژنی جوان و ناسک ئەوە جێ دوو کەسی تیابێتەوە ژنە وتی چەندە ئینکاری خۆزگە خۆ دەچویتە ناوی تا بزانە جێت ئەبەوە دار تاشەکەوتی مەرج بێ هەر ئێستا بچمە ناوی تا بزان قسەی منە هەستا چووە ناوی ژنەکە چاوەڕێ کرد تاکو و تەواو تێیدا خزا دەرگاکەی داخسە وەکو ئەوانی دی قفلی لێدا ئەمجا کاغەزەکەی برد بۆ لای خەزنەدار و دایە دەستی خەزنەدار کە نامەکەی خوێندەوە ماچی کردوتی هەر ئێستا چوو براکەی ئازاد کرد و دایە دەست ژنە هەردووکیان بە پەلە هاتنە دەرەوە لە ڕێگا خوشکە بە براکەی وت بە چ شێوەیەک لە بەندی خانە ئازادی کردووەم جا پێیوت براگیانەکەم ئیتر ناتوانین لەم شارەدا بژین ئەبێت کە گەشتینەوە ماڵ هەرچیەکمان بۆ هەڵەگیرێ لەگەڵ خۆمان لە ماڵ دەری بێنین و ڕووبکەینە شارێک کەس نەمان ناسێ براکەشی ڕازی بوو ئەمجا خۆیان کردەوە بە ماڵدا گوێیان لێبوو قازی هاواریە کرد بۆ خاتری خوا میز مەکەن بەسرمدا ژنەش دەستی کردە پێکەنین براکەشی زۆر ترسا بوو ئەمجا هەندێ شتومەکیان برد و دەرگان لە سەرداخستن و لێیاندا و ڕۆشتن و شاریان بەجێهێشت شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد وتی وەزیر درێژەی بە قسەکانی دا وتی گەورەم ئەو پیاوە مەزنانەی دەوڵەت پاشا و وەزیر و والی و قازی لە نێو سندوقەکانیاندا مانەوە و دارتاشیش لە سندوقی پێنجەمدا ماوەی سێ ڕۆژ بە برسێتی و تینوێتی والی هاواری لێ هەستا پیاوی چاک بن میز مەکەن بە سەرما بۆن کوشتمی وەزیر بە دەنگی دا والی ناسیەوە کەوتنە قسەکردن ئەم جا والی گوێی شل کرد بۆ هاواری قازی و پرسی قازی گیان ئەوە خۆتیت ئەوە پاشایش گوێی لێگرتن و بێدەنگ بووە، ئەمجا وەزیر وتی، ئەرێ خۆ ئەوە ئەم ژنە مەکربازە سەرانی دەوڵەتی هەموو لە سندوق دا بەند کردووە، تەنیا پاشا نەبێ، پاشایش خۆی بۆ نەگیرا و هاواری کرد، زۆر هەڵەیت وەزیری بەڕێز، چونکە من یەکەم کەس بووم کە کەوتمە داو و تەڵەی ئەم ژنە مەکربازەوە. ئەمجا لەگەڵ ئەو هەموو تینوبوون و برسێتەدا و سەرەڕای ئەو تووشبوونەیان، هەموو دایان قاقای پێکەنین کەواچیان بەسەر هاتووە. ڕۆژی چوارم دەرودراوسێ کۆبوونەوتیان ئەوە سێ ڕۆژە ئەم ماڵە بێدەنگە نەبادا ئەو ژن و مێردە لە ژوورۆ شتێکیان بەسەر هاتبێ یەکێکی تریانوتی بڕوا بکەن گەر لیان قەوما بێت و ئێمە خەبەر نەدەین بەوالی دواتر دەوڵەت بەکارە ساتەکە بزانێ ئێمە ئەبەن و بەندمانەکەن بۆیە هەر لەوێدا بڕیاریاندا ئەمجا چەند جارێک لە دەرگایاندا بەڵام دەنگ نەبوو دەواازەکان شکاند و چوونە ژوورەوە کە گویان لە هاوار و ناڵی کەسانی نێو سندوقەکان بوو دەرگای ئەو هۆڵشیان شکاند و چوونە ژوورەوە سەریان سوورما کە گویان گرت سندوقەکان قسەکەن یەکێکان وتی ئێوە جنۆکەن لە نێو ئەم سندوقانەدا ئاوا قسەکەن دراوسێکی تریان وتی ئەڵێن جنۆکەکانە سنە شێوەی ئادەمی زادەوە و وەکو خۆمان قسەکەن قازی هاواری لێ هەستا وتی کوڕە بۆخوا خەڵکی نەفریامان کەون جنۆکەی چی و تەڕەماشی چی من قازی شارم گوێ بگرن با هەندێک لایەتەکانی قورآانتان بۆ بخوێنم قازی لە نێو سندوقەکەوە دەستی کردە قورآان خوێندن ئەم جا خەڵکەکە چون دارتاشیکیان بان کرد و سندوقەکانیان هەڵپسڕی پاشا وەزیر و والی و قازی و دارتاشات نەدەرەوە هەموان پیس و پۆخڵ و برسیوتین و دراوسێکان جلوبەرگیان بۆ هێنان چونکە خوشک و براکە بەرگەکانیان بردبوو ئەمجا لەسەر شۆرکەکەی ماڵەکە بردیانن شتیانن بەرگیان لەبەرکردن و لە حەوشەکەدا تێریان کردن ئەو پێنجەش کەوتنە پێکەنین بە خۆیان وەزیرە کەوتی پاشا گیان ئەوە ژێکێک بوو لە بەسەرهاتەکانی مەکری ژنان جا بۆیە ئەبێت خۆت لە مەکری ژنان بپارێزی کوڕەکەت مەکوژە دەنا پەشیمانە بیتەوە پاشاوتی بەخسەتەکەم فەرمانێکی شاهانەی تری دەرکرد تێیدا لە کوڕەکەی خۆش بوو وەزیرەکە جارێکی تر کڕنۆشی بۆ پاشا برد و هاتە دەرەوە ڕۆژی حوتەم کەنیزەکان قۆڵبەست کرد و پاسەوانان کردیان بە ژووردا وتیان گەورم ئەم کەنیزەکەت لە دەرەوە ئاگری کردوێتەوە خەریک بوو خۆی تێفرێبدات و خۆی بسووتێنێ ئێمەش گرتمان و نەمان هێشت کە پاشا پرسی بۆچی خۆ دەسووتێنی؟ کەنیزەکە وتی گەورەم گەر حەقم لە کوڕەکەت نەسەندی چارم نییە وەسیەتم کردەوە و ماڵ و سامانم بەخشیوەتەوە بیان هێشتایە خۆم سووتان دەبوو کارێکمە کرد تۆیش وەکو ئەو پاشایە پەشیمان بوویتایە کەچی بەسەر ژنە حەمامچێکە هێنابوو پاشا پرسی ئەو چیرۆکە چۆن بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو